تۆش ئەی محمد بڵێ، من تەنها لە خوای خۆم ئەپاڕێمەوە و عیبادەتی تەنها ئەو ئەکەم و کەس ناکەم بە هاوبەشی. قل ئینی لا ئەملیک لەکم ضەڕا وەلا ڕەشەدا. تۆ بیشڵێ، من دەسەڵاتی هیچ قازانج پێگەیاندن و زیان لێدانێکم بۆتان نییە. تا عیلمی خوا تەعەلوق بەوەوە ببەستێ کەوا ئەو خەڵکە پەیامی خوایان پێ گەیەنراوە و خوا ئیحاطەی تەواوی داوە بە هەرچی مەعلوماتێ لای ئەو پێغەمبەرانە هەیە و هەموو شتێکی بە ژمارە ڕاگرتووە.